گوفتارەکانی پێغەمبەرمان لە ڕوانگەی فەتانەتەوە ڕەهندێکی تری فەتانەتی پێغەمبەری خوا عليهەیهی سەڵاتی وەسەسلام لە پەنجەرەی گوفتارەکان و خاواندارێتیەوە بۆ جەوامی ئەلکەلیم دەردەکەوێت بەڵێ ئەو سوڵتانی گوفتار بوو جا چۆن وانەبێ لە کاتێک داخوای گەورە ئەوی نردبوو تا ببێتە وەرجێڕ و مامۆستای گوفتارەکانی خۆی تا ئەمڕۆ زۆر کەس هەریەکە و بە گوێرەی توانە و ئاستی خۆی و لە قالبێکی دیاریکراودا وشەی جوان و وتەی ناسکیان داوە بە گوێی ژیاندا. بەڵام ئەو قووڵی و ناسکی و چێژەی لە گوفتارەکانی ئەو سەروەرە نازدارەدا دەبینرێت، زەریایەکی بەرینی بێبن و پەڕەی گوڵانی بەهاری زۆزان و میوەی باخی بەهەشتی جاویدانە. دەربڕینەکانی هێندە شیرین و وشەکانی هێندە غارەتگەر بوون، وەختێ دەدوا، سەران حەیران دەمان و ڕوانینەکان مەست دەبوون و دڵانیش لەدەست دەچوون. هەرچی عەقڵ و داوەریشە چەک دەبوون و هەستە مرۆڤییەکان دەژیانەوە، ڕۆحەکانیش وەک بڵی لە شەقەی باڵیان دەدا، خوای گەورە هێزێکی وەهای بەخشیبووە زوبانی ئەو ئازیزە، ئەوانەی سەرفرازی سەر سفرەی پەیڤە شیرینەکانی دەبوون لە ویقاری حوزووری ئەو سوڵتانی گوفتارەی کە خاوەنی پوختترین دەربڕین و ڕاستترین قسەیە، وەک بڵێی لە گۆ دەکەوتن و بە جارێک سەماع دەیگرتن. چ کاتێک گەوهەری حیکمەت لە لێوانیەوە بدرەوشایەتەوە، ئەربابی عەقڵ و دادوەری نوتقیان لێ دەبڕا. هەر کاتێکیش دەربارەی باشە و جوانی و ڕاستی بدوایە، ڕۆحی گوێگرانی بە تامی گەزۆی وێژەکانی شیرین دامان دەبوون. کەنگیش زوبانی ئاگرینی گڕی لە خەرمانی چەوتی خراپە بەردایە کوفر و ناڕەوایی لە نێو گومڕایی خۆیاندا دەخنکاند جا با ئەو کاتەش بوەستێ کە بۆ بانگەوازەکەی نەعرەتەی بەڵگە و دەلیل و بورهانی دەکێشا زنجیری دەکردە زوبانی هەرچی ڕۆحی ڕەش هەیە و تاریکیەکانی مەحکومی شکست دەکرد. ئەو زۆر چاک بە ئاگا بوو لە تەواوی ئەم بەخششە ئیلاهییانە و وەک تەحدیثی نیعمەتیش، باسکردنی بەخششەکانی پەروەردیگار بە نییەتی سوپاسگوزاری کێشەیەکی نەدەبینی لە باسکردنیدا. ئەو بوو دەیفەرموو، من محەممەدی پێغەمبەری نەخوێندەوارم، دوای من پێغەمبەر نایەت، من سەرفراز کراوم بە دەستپێک و پایانی گوفتار و جوامع الکلیم، هەروەها دەیفەرموو ئەی خەڵکینە، من شەرەفمەند کراوم بە جوامع الکلیم و وتنی ئەو دوا پەیڤەی کە شیکار و چارەی هەموو شتێک دەکات. ئیدی بەم دەربڕینە نوور و ئەفسانانەی هەم بەخششەکانی خواوەندی مەزنی دەژمارد و سوپاسگوزاری لەسەر دەردەبڕین، هەم ڕاشی دەگەیاند کە وتاربێژی پایە بڵندی ڕابردوو و داهاتوو هەر خۆیەتی. بەڕاستی ئەو سەروەری سەروەرانە، علیه الصلوة و السلام، بولبولێکی وەها بوو کە هەر کات بە چریکەی هەناسە ژیانبەخشەکانی سروودی بۆ گوڵزاری باغی ڕازێنەری گەردوون دەچڕی، دڵی دەهاتە گۆ و لە زمانی دڵیەوە ئەفسوناویترین ئاواز باڵیان دەگرت. ئەو پەیڤە نوێتر لەو نوێیانەی لە نەمامە تازەکانی باخی ئەوەوە چرۆیان دەکرد، هیچیان نەدەچوونەوە سەر ئەو خونچانەی لە بەهاری ئەوانی تردا تۆمەیان تەقاندووە و لەو گوڵانەش نەدەچوون کە لە شەبەقی کەسانی تردا تیرۆژی بەیان بە خەبەری هێناون. هەموو شتێک لەسەر سفرەی دەربڕینی ئەو سەروەرە ڕەوانگۆیەدا بە وێنەی چرۆی شەونم لە سەرلێو تازە و نۆبەرە بوو. ناسین و چەشتنی نۆ بەرەی ئەم باغەش بە تەواوی لە یانەکانیەوە و گەیشتن بە لوتکەی چێژی ئەو ناسینە تەنها بۆ یەکەمین خۆشبەختەکانی ئەم کاروانە دەستی داوە. ئەو سەرداری دەربڕینە لە گەوهەری وشەکانی شمشێرێکی وەهای دروست کرد، هەر ئەوەندەی یەک جار ئەو شمشێرەی بەسەر سەراندا سوڕاندەوە، چی قسەی درۆ و هەڵبەستراو هەبوون، هەڵهاتن و لە کونی شەمشەمەکوێراندا خۆیان شاردەوە و هەموو ئەفسانە و داستانەکانیش لە پشتی کێوی قافدا خۆیان دایە پەنای عەنقاوە. لە وتە و دەربڕینەوە کانیاوی وەهای هەڵقوڵاند کە لە چاوتروکانێکدا هەر چوار لای بیابانی جەهالەتیان گۆڕی بە باخی بەهەشت و تاڤگەی وەهایان لێ تەقی کە هەموو ئەو سینانەی بەڕووی ئیماندا کرابوونەوە لەگەڵ تافە و قەڵبەزەیاندا بەرەو زەریای ئەبەدیەت بەڕێکەوتن. کارێزی وتەکانی ئەو لە جیهانێکی ترەوە ئاویان تێ دەڕژا. ئەگەر گوڵ و گوڵزاری وتەکانی ئەو کە بە بارانی وەحی ئاودێر دەکرا نەبوونایە، ئەوا جیهان بۆ هەمیشە لە نێو چنگی پشێویدا دەتلایەوە. ئەوە بوو پەردەی سەر ڕووی سروشتی بە شمشێری وتەکانی پەرت پەرت کرد و هەر بە نەخشی ئەو وشانەش کتێبی دینی ڕازاندەوە. گوفتار شمەکی لێ جیانەبووەوەی سەرپشتی ئەسپەکەی و تیرێکی ئاڵتوونی نێو تیردانەکەی بوو. بە هەر جێیەکدا بڕۆیشتایە، دامێنی ئەوانەی لە قسە تێدەگەن پڕ لە گەوهەر دەکرد و تیری لە کەوان دەکێشا و بە ئەسپەکەی تاریکیەکانی دەبەزاند. کاتێکیش خوای گەورە جل جلاله کە بۆ دواجار لە وشە دەوڵەتێک لەسەر زەویدا بنیات بنێت، ئەو سوڵتانی دەربڕینەی بۆ سەرکردایەتی هەڵبژارد و سکە و توڕەی دەربڕینیدا بەدەستەوە. بە درێژایی مێژوو چی مەردی وێژە و گوفتار هاتوون و دێن، لەوانەی ئاشنای ئەو دیو جیهانی بینراون، هەر یەکەیان تاکێکن لەو کۆرسەی کە عەرشی تەجەللی دەچڕن، ئەویش بووەتە سەرتیپ و سەرکۆرسی ئەم کۆمەڵە بولبولانە، ئەنبیا و ئەولیا یەک لە دوای یەک دەهاتن و کۆڕی زیکرێکیان وێک دەنا، ئەویش بە ئەرکی خۆی هەستا و بووە پێشەنگی زیکر خوێنانی ئەم کۆڕی قودسیانە. بەڵێ! هات و بە دەنگە بە گوڕەکەی عەرش و فەرشی هێنایە خرۆش. هەر میوەیەک کە لە سفرە ئاسمانیەکەیەوە هەڵی دەگرت و بە وشەکانی دەیڕازاندەوە و پێشکەشی مرۆڤایەتی دەکرد، سەرگوڵی هەڵبژاردەی موحتەرەمترین گۆشەکانی باخی دۆستە و لەو میوە تایبەتیانەی بەخششی شاهانەیە کە کەس نەیبینیوە و هەر لە نێو بەرگەکەیدا پێشکەشی ئەو کراوە. پێش ئەو نە کەس ئەو میوانەی دیوە، نە کەسیش دەستی پێیان گەیشتووە. جا ئای بۆ ئەو کاتەی کە قومری ئیلهامی ئەم عەندەلیبە پایە بڵندە بەرەو ئاسمان شاباڵی دەگرت، داستانی تایبەتترین گوڵی تایبەتترین باخچەی مەحرەمی مەحرەمەکانی بە ناسکترین ئاوازەکانی دەچڕی و سینەکان لە خۆشی ئاوازی ئەو هەموو دەبوونە گوێ و زمانەکان لە گۆ دەکەوتن و ڕۆحەکان لە بەرامبەر قەڵبەزەی وێژەکانی ئەودا لە هۆش خۆ دەچوون. بەڵێ، پەیڤەکانی ئەو وەک دەریایەک بوون کە لەگەڵ هەر شەپۆڵێکیدا کەناراوی بە مرواری دەڕازاندەوە، وەک تاڤگەیەک وابوو کە لە لوتکەوە بڕژێتە خوار و دڵ پڕ بکات لە خرۆش. ئاوازەکانیشی بەو فوارانە دەچوون کە لە قووڵاییە نادیارەکانەوە هەڵدەقوڵێن. نە پەسنی ئەو دەریایانە بە دەوڵەمەندی و ناوەڕۆکی ناویانەوە، نە ڕاڤەی تافی ئەو تاڤگانە و نە گەیشتنیش بەو جێیانەی ئەو فوارانەی پێی گەیشتوون لە توانادا نییە. تا ئێستا بە سەدان لێکۆڵەر و وێژەوان بە دەوری گەوهەری قسەکانی ئەو دا پەروانەئاسا سەرگەرمی سووڕان بوون. هەزاران هەزار بیریار هاتوونەتە سەر ئەو سەرچاوەی ئاوی ژیانە و چەندین کەسی بلیمەتیش ژیانیان لە پەی بردن بە قووڵاییەکانی ئەو دا بەسەر بردووە، بەڵام ئەو هێشتاش لەو دیوی هەموو ئەو وێستگانەوەیە کە مرۆڤایەتی توانیویەتی لە ناسینی ئەو دا پێی بگات گەر بە کەمێک دەستکارییەوە ئەو شعرەی یەکێک لە شاعیرانمان دەربارەی قورئان وتویەتی بەکار بهێنین وا دەزانم لە جێی خۆیدا بێت. بیکری فکری کائینات پەرت پەرت بوو کەچی هەر لە پەردەی عیسمەتدایە هێشتا بەیانی ڕەسووڵ. بەڵێ، وەک چۆن دڵۆپ ناتوانێت گوزارش لە تەواوی دەریا بکات و گەردیلەش دەستەوەسانە لە دەرخستنی تەواوی تایبەتمەندیەکانی خۆر، هەر بەو شێوەیەش عولەما و ئەسفیا و ئەولیا کە هەر یەکەیان پارچەیەکن لە حەقیقەتی محەمەدی هەر چەندە لە چاو کەسانی تریشدا کامڵ بن کەچی هەرگیز ناتوانن بە تەواوی واتا نمایندەیی ئەو سەروەرە بکەن و وێنەدانەوەی کامڵی ئەو بن. پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم ڕابەرێکی کامڵی ئەوتۆ بوو کە نە فێرگەی دیبوو نە قوتابخانە بەڵێ ئەو بەو واتایە ڕابەرێکی کامڵی تێر و تەواوی فێرگە و قوتابخانە نەدیوەکە هاودەم لەگەڵ پتەوی بنیادە مادی و مەعنەویەکەی و سازگاری هەست و نەستەکانی و تۆکمەیی هزر و بیرەکانی و فراوانی ویژدانیدا کە هەمیشە ڕووی لە بڵندیەکان بوو، لەسەر فیترەتێکی وا بەدیهێنراوە کە ساز بێت بۆ وەرگرتنی پەیامە ئیلاهیەکان وەک خۆی و ئامادەیشی تێدابێ کە ئەو پەیامانە وەک چۆن وەری گرتووە ئاوا بە مرۆڤایەتی بگەیەنێت ئینجا گەوهەر و پاکیزەیی ڕۆحی هەر وەک خۆی مابووە و نەکەوتبووە ژێر کاریگەری ئەو سیستەمە مرۆییانەی کە لە پەروەردە و فێرکردنی قوتابخانە زەمینیەکاندا هەن. دواتریش بە تاجینەی وەحی سەرفراز کراوە و بۆ نێو مرۆڤایەتی ڕەوانە کراوە. سروشت و خووڕەوشتەکانی، هەستە ناوەکی و دەرەکیەکانی، عەقڵ و داوەریەکانی، لەگەڵ ئەرکی پێغەمبەرایەتیەکەیدا بە جۆرێک یەک دەهاتنەوە، هەر پەیامێک، هەر شنەی ئیلهامێک لەلای پەروەردگارەوە بهاتایە، بێ ئەوەی بچووکترین گۆڕانکاری یان شکانەوەی بەسەردا بێ، لە نێو ئاوێزەی نوورینی ماهیەتە نوورانییەکەیدا وەک بلوور دەڕازایەوە و دواتریش لە ڕێگەی درێژە شەپۆڵەکانی تەنەزولاتەوە دەگەیشت بە ئامانجەکەی. پەیامە ئیلاهییەکان بە هەموو جۆرەکانییەوە لە زوڵاڵترین کانیاوەوە هەڵدەقوڵێن و دەڕژێنە ناو پاکیزەترین گیانەوە، ئەویش بە ناسکترین و خاوێنترین و پاراوترین زمان و بە گوێرەی ئاستی ئیدراکی ئادەمییانە دەیدات بە گوێی مرۆڤەکاندا. ئەمە هەر وەک چۆن پیشاندەری پێغەمبەرایەتیەکەی و بەڵگەی پەیامداریەکەیەتی هەرواش پرسیارێکە و توێشووی ئەو ڕێ پڕ لە هەوراز و نشێوانە بوو کە پیایدا دەڕۆیشت و مەشخەڵ و ڕووناکی دەستی و دەلیل و بورهانی بوو لە بەرامبەر نەیارەکانیدا لە کاتێکدا کە پەیامەکانی پەروەردگاری بە خەڵکی ڕادەگەیاند نبوەت و ڕیسالەتەکەی خۆشی ئاشکرا دەکرد ئینجا هەروەک لە چارەسەرکردنی کێشەی دوێنراوەکانی و بەدەمەوە هاتنی پێداویستییەکانیدا لە خەزێنەی پڕنهێنی و ئەفسوناوییەکانی گەوهەری وەحی سوودی وەردەگرت، هەر بەو جۆرەش لە دەمکوتکردن و بێدەنگکردنی دوژمنانیدا هەر هەمان شمشێری ئەڵماسینی بەکاردەهێنا. قورئان بۆ ئەو هەموو شتێک بوو، هەوا بوو، ئاو بوو، چەک بوو، زرێ بوو، قەڵا بوو، بروج بوو. ئەو ئاڵایە بوو کە بە سەر بورجەکانەوە دەشەکایەوە. قۆڕئان هاودەمی هەناسەکانی بوو. هەر بە قوڕئانیش بە وێنەی هەورەکان بەرەو ئاسمان بەرز دەبووەوە. لەگەڵیشیدا وەک بارانی ڕەحمەت دووبارە بە هانای بوونەوەرانی سەر زەوییەوە دەهاتەوە. بە قوڕئان لەگەڵ تاریکییەکاندا دەجەنگا و هەر بەویشەوە لە شەڕ و شەڕویستان خۆی دەپاراست. بە دەم قورئانەوە نەعرەتەی دەکێشا و لەگەڵیشیدا دەبووە ڕووناکی و بەسەر هەموو لایەکدا دەباری. ئەو سوڵتانی گوفتارەی کە زوبانی پاراوی حیکمەتە، لە پاڵ ئەو گەنجینەی زانستە ئیلاهیەی کە هەرگیز تەواوبوون و خاڵیبوون نازانێت، زۆرێک لەو پرسیارانەی ڕووبەڕووی دەبوونەوە و زۆرێک لەو کێشانەی پێویستیان بە چارەسەر دەکرد و تەواوی ئەو بابەتە دینی و کۆمەڵایەتی و ئابووری و سیاسیانەی پەیوەست بوون بە ئوممەتەکەیەوە، بە دڵە پاکە ئەحمەدیەکەی و زوبانە شیرینە محەمەدیەکەی کە بە ئاوێنەی تەجەلی زانستی بێ پایان و جێ نزول و نێوەند و بێستانی واریداتی سوبحانی دادەنرێت وەڵامی شایانی دەدانەوە و گرفتەکانی چارە دەکرد و ناڕونیەکانیشی ڕۆشن دەکردەوە و زۆرێک لە مەسەلە ڕەهاکانی قورئانی سنوردار دەکرد و سنوردارەکانیشی ڕەها دەکرد. ئەوانەشی تایبەت بوون دەیگشتاندن و گشتیەکانیشی تایبەت دەکرد، بەمەش لە پاڵ قورئانی پیرۆزدا ڕوکنیەت و مەسدەڕیەتی دەربڕین و فەرموودەکانی خۆشی بیر دەخستینەوە، جا خۆ هەر لە ڕاستیدا ئەو زاتەی کە ئەرکی موبەلیغ و مورشید و موسڵیح و موجەدید دەبینێ و لە ڕێی پێغەمبەرایەتیە جیهانیەکەیەوە گشت مرۆڤایەتی کردووەتە دوێنراوی و پەیامی خۆی ڕادەگەیەنێت پێیان، هەر ئەمەی لێ دەوەشایەوە و نەدەکرا بە جۆرێکی تر بێ. ئەو دەمەی سەروەرمان عليهەیهی سەڵاتی وەسەسلام بە پێغەمبەرایەتی سەرفراز کرا باشترین و بە برەوترین شمەکی دوێنرا و گوێگرەکانی لە بازاری بازرگانیدا زمان پاراوی و ڕەوانبێژی بوو جا ئەم میللەتە زیرەک و وێژەوانەی کە لە دواییدا بە هۆی باڵادەستیان لە زرنگی و گوفتار و دەربڕیندا حوکمی دونیایان کرد و جڵەوی دەسەڵاتیان گرتە دەست، چ لە ڕوانگەی ئەو قورعانەوە بێ کە وەحی المتلوە یان لە ڕوانگەی ئەو پەیام و ڕێنمایی و وتار و گوفتار و ئامۆژگاریانە بێ کە لە دەرەوەی وەحین، هەمیشە لە ئاستی ئەو نوێنەرە موبارەک و مونەوەرەی پەیامی ئیلاهیدا حەیران مابوون و سەری ڕێز و نەوازشیان بۆ نەوی دەکرد جا ئەویش دوێنراوەکانی کەمەندکێشی خۆی دەکرد و دەچووە دڵیانەوە و بواری ڕەخنەی بۆ نەدەهێشتنەوە جاخۆ ئەگەر لە بەرامبەر وتە و دەربڕین و بۆچوونەکانیدا بچووکترین ڕەخنە یان بێبایەخترین بەرهەڵستی ڕوویدابایە ئەوا بێگومان دوژمنانی هەر لە کۆنەوە تا ئێستا دەیان قۆستەوە و فویان تێدەکرد مێشێکیان دەکردە گامێشێک و تا ئەو ڕۆژەی هەموو دنیایان بە کەڕ و کوێریەوە لێ تێدەگەیان دەهۆڵیان بۆ لێدەدا چونکە شتێکی لەو جۆرە هەلێکی زۆر باش بوو بۆ ئەوانەی کە لە پێناو لەرزە پێخستن و ڕووخاندن و لە بەرچاوخستن و سڕینەوەی ئەو سەروەرەدا هەر لە بچووکترین بیانووەوە تا دەگاتە بێ ئابڕووترین بوختان هەموو شتێکیان بۆ خۆیان بەڕەوا دەبینی بەڵام خەیاڵیان خاو بوو ئەمە لە کاتێکدا کە سەبارەت بە هێز و کاریگەری گوفتار و دەربڕینەکانی پێغەمبەری خوا صلی اللە علیە و سلم، تەنانەت هێندەی ئەوەشیان نەوت کە فیرعەون بە حەزرەتی موسای وت، بەڵێ، نەیانتوانی ئەوەندەش بڵێن، خۆ هەر نەشدەکرا بوترێ. زەیاڵەی ئەو دەنگە بە گڕوتینە کە لەسەر لوتکەی. ادبنی ربی فاحسن تادیبی. بەرز دەبووەوە، نەک بە تەنها دۆستانی، بەڵکو دوژمنانیشی سەرسام کردبوو. هەموویان لە ئاست ئەو گوفتارە بان ئادەمیەدا دۆش دامابوون. لە نێو هاوەڵە بەڕێزەکاندا بە سەدان بلیمەت و مامۆستای گوفتاری وێنەی حەزرەتی لەبید و خەنسا و کەعب و حەسان و ئیبن ڕەواحە، بە سەدان وتاربێژی کاریگەری وەک حەزرەتی ئەبوبەکر و عومەر و عەلی و معاویە و عەمری کوڕی عاس، هاودەم لەگەڵ سەدەها ئەربابی حیکمەتدا، لە هەموو بابەتێکدا ئەویان وەک مامۆستا و مورشید و ڕابەری خۆیان قەبوڵ کردووە. هەر بەو جۆرە لە سەدەکانی دواتریشدا، حافز و لێکۆڵەرەوە مەزنەکانی فەرموودە و ئیمامە بلیمەتە وردەکارەکانی تەفسیر و موجتەهیدە نایابەکانی فیقه و موجەددیدە چاخ بڕە بێ هاوتاکانی دین و هەزاران ئەولیا و ئەسفیا و ئەبرار و موقەڕەبینی ئاسمانی مەعنەویات، عەللامە و کەڵە زاناکانی کەلام و مەنتیق و دادوەری و زانستە ئەزموونییەکان و هەزاران زانا و شارەزای سەدان بواری جۆراوجۆری تر هەمیشە گەوهەری دەربڕینە دەریا ئاساکانی ئەویان بە زوڵاڵترین و سازگارترین و بە بەرەکەتترین و متمانە بەخشترین کانیاو زانیوە و هەمیشە هاتوونەتە سەری و پەنایان بۆ هێناوە و برسیەتی و توێنیەتی خۆیان لەسەر ئەو سفرە ئاسمانیە شکاندووە و بە دڵنیایی و ئاسوودەیی گەیشتوون بەڵێ سوننەتی ئەو هەر لە دوێنێوە تا ئەمڕۆ بێ هەڵەترین و دروستترین سەرچاوەی موجتەهیدەکان و بەهێزترین باڵی ئەوانەی لە ئاسمانی مەعریفەتدا لە پەروازدان و زوڵاڵترین کانیاوی زانایان و نورانیترین سەرچاوەی واریداتی ئەولیا و ئەسفیا بووە زانستە جۆراوجۆرەکانی شەریعەت و ڕێبازە جیاوازەکانی تەسەوف و کاکڵە و پوختەی زانستە ئافاقی و ئەنفوسییەکان هەموو لە گەوهەری گوفتاری نورینی ئەوەوە درەوشاونەتەوە. ئەو هەر لە سەرەتای دروستبوونی گەردوونەوە تا کۆتاییەکەی، لە بەدیهێنانی مرۆڤەوە تا گەیشتنی بە بەهەشت یان دۆزەخ، هەر لە بێداربوونەوەی ویژدانەکان بە ڕووی مەعریفەتی ڕەببانیدا تا بینینی جەماڵی ئیلاهی لە دواڕۆژدا، هەر لە ئیمان و عەقیدەوە تا دەگاتە ناسکترین وردەکاری عیبادەت و چەندین بابەتی تریش، هەر هەموویان بە شێواز و زوبانێکی هێندە کامڵ ڕوون کردووەتەوە کە ئەگەر قورئانی لێ دەربکرێت، مەحاڵە ڕێکبکەوێ لە گوفتار و دەربڕینێکی تر، کە هاوشانی گوفتاری رەسول اللە بێت، ئەوەتا لە نێو هاوسەنگیی دەراسادا و هاودەم لەگەڵ رەچاوکردنی ناسکی و هەستیاری بابەتەکە، باس لە خوای گەورە عز و جل دەکات بە زات و سیفات و ناوەکانیەوە، ئینجا دێتە سەر باسی قیامەت و حەشر و نەشر و لێپرسینەوە و بەهەشت و دۆزەخ، هەموو ئەمانەش ئاوێتە بە سامێکی ئومێدبزوێن و ترسێکی بە شادی هەڵگەڕاوەدا. ئینجا لەو دیو کریستاڵێکی تەماوی و لە نێوەندی ڕازاوەیی غەیبدا، لە فریشتە و ڕۆح و پەری و شەیتانەکان دەدوێت. ئیمان و کردەوە و ئیخلاسی نێو کردەوەمان وەها ڕێک و پێک بۆ ڕۆشن دەکاتەوە، هەر دەڵێی دەربارەی توانایی تۆ و هێزی پیت و فەڕی خاک و ژیانبەخشی باران و ڕەنگڕێژبوونی بەهار دەدوێ. وەختێکیش مرۆڤ تەماشای ئەو تابلۆ نایابانە دەکات، هەر وەک بڵێی لەبەرچاویدایە کە چۆن خاوەن فیترەتە پاکەکان بە ئیمان قابیلیەتی نەشونما پەیدا دەکەن، ئینجا بە ئیسلام چڵ و پۆپ بەم لا و ئەو لادا پەخش دەکەن و لە ڕێگەی ئیخلاسیشەوە باڵا دەکەن و هەر وەک درەختی تووبای بەهەشتیان لێ دێت. لە دەربڕین و پەیڤەکانی ئەو دا نوێژ، هاوڕێ و هاودەمی مرۆڤە لە هەڵسان و دانیشتنیدا و تەنهایی ناهێڵێ و بە ڕووناکییەکەی ڕێگاکانی بەردەمی ڕۆشن دەکاتەوە. دەستنوێژ وەک گیان، وەک خوێن بە دەمارەکانی مرۆڤدا هاتوچۆ دەکات، وەک ڕووبار بە بەردەوامی بە بەردەم دەرگای ماڵیدا لەهاژە و قەڵبەزەدایە و هەرچی پیسی و لەکەی ڕۆحی و جەستەیی هەیە لەگەڵ خۆیدا دەیبات. بانگ و قامەت. وەک سەروو بە ئاسماندا سەر دەکێشن و بە وێنەی شریخە زراوی شەیتانەکان دەتەقێنن و دەشبنە بۆن و بەرامەی گوڵ و ڕیحانە و ڕۆحی بۆ نوێژ ڕۆشتووان دەکەنە گوڵستان زەکات و سەدەقە هەر وەک پردێک چینە لە یەک دابڕاوەکانی ناو کۆمەڵگا بە یەک دەگەیەنن و هاوشێوەی لەحیمێکی پتەو پارچە پەرتەوازەکان پێکەوە دەلکێنن ڕۆژوو وەک قەڵغانێک خاوەنەکەی دەپارێزێت بۆ چوونە ناو بەهەشت دەبێتە دەرگایەکی تەلیسماوی لە نێو شوراکانی بەهەشتدا و بە وێنەی ساقی کاسە بەدەست ئاوی بەهەشت پێشکەش دەکات حەج وەک بەرگدورێک بەرگە دڕاوەکان پینە دەکات و بە وێنەی جلشۆر لەکەکانمان بۆ پاک دەکاتەوە و وەک کۆڕ و ڕاوێژێکی گشتیش ساڵانە تەواوی باوەڕداران لە ئامێزدا کۆ دەکاتەوە. جیهاد، وەک گیانفیدایەک سینەی دەکاتە سوپەر و تەواوی ئەو ڕێیانە دادەخات کە دەچنەوە سەر دۆزەخ و هاوشێوەی پێشوازیکارێکیش ڕێگاکانی بەرەو بەهەشت دەکاتەوە و فەرموو لە مرۆڤەکان دەکات وەک باوکێکی بەسۆزیش ئەوانەی کەللەڕەقی دەنوێنن لە زنجیر دەکێشێت و بەرەو باخەکانی فیردەوس ڕایاندەکێشێ زیکر و دوعا، وەک تەلەفونێکی بێ تەل بەندە بە خاوەنی خۆی دەگەیەنێ و لەگەڵیدا دەیخاتە ڕاز و نیاز. فەرماندان بە چاکە و ڕێگریکردن لە خراپە، هەریەکەیان وەک کارمەندێکی هاتوچۆ، وەک دەرگاوانێک، سەرەڕێ و بەر دەرگاکان دەگرن و کاروباری تێپەڕین یا تێنەپەڕین بەو ڕێگایانەدا و چوونە ژوورەوە یان نەچوونە ژوورەوە لەو دەرگایانەوە ڕێک دەخەن. سیلەی ڕەحم، وەک دایکێکە ئامێزی کردبێتەوە لە چاوەڕوانیدا بێ دەعوا لەسەر مرۆڤەکان تۆمار دەکات و دەیاندات بە دادگا. لەگەڵیان دەدوێ و بەڵێنیان پێدەدا، لە ترسی ئەوەی نەبادا تووشی لادان بن، هەڕەشەیان لێ دەکات و بەرۆکیان دەگرێت و ڕایان دەتەکێنێ. هەموو ئەمانەش دەبنە کۆمەڵە بزوێنەرێکی زیندوو و گوێگرانی مەست و حەیران دەکەن. بەڵێ، چنینی وێنەی تەواوی ئەو بابەتانە کە هەر وەک جوانترین پارچەی دەستچن خۆ دەنوێنن، هەروەها تایبەتمەندی ئەو مادەخامانەی لە چنینی ئەو وێنەیەدا بەکاری هێناون، جووڵە و ئاماژە و دیمەن و هێزی مۆسیقی نێو دەربڕینەکانی و بەکارهێنانی تەواوی هونەرە ئەدەبییەکان بێ هیچ زۆر لە خۆکردنێک لە جێی خۆیاندا بابەتانێکن کە هەر یەکێکیان بە تەنها خۆی بەرجێک کتێبی پێویستە بۆ ڕوونبوونەوە و لێتێگەیشتنی. هەر بۆیە ئێمەش وتە و دەربڕینە جۆراوجۆرەکانی پێغەمبەری خوا صلی اللە علیه و سلم کە داخوازی شیکار و توێژینەوەی جۆربەجۆرن و سەبارەت بە بابەتە جۆراوجۆرەکان فەرموونی، حەواڵەی توێژەر و پسپۆڕەکانی داهاتووی دەکەین و لێرەدا تەنها بە ئاماژەکردن بۆ چەند فەرموودەیەک کە لای هەمووان زانراون و هەڵوێستکردن لەسەر قووڵی ناوەڕۆک و هێزە دەربڕین و پتەوی وشەکانیان دەست هەڵدەگرین. نوری نەمر.